بەناوی خودای بەخشندە و مێهرەبان. ئەوانەی بێ بڕوا بوون و بەرهەڵستی ڕێبازی خودایان کرد ئەوانە خودا کار و کردەوەکانیانی ون و پووچ کردۆتەوە تەنانەت چاکەکانیشیان بێ پاداشتە چونکە مەبەستیان خودا نەبووە ئەوانەشی باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە و باوەڕیان بەو قورئانە هەبووە کە بۆ محەممەد دابەزێنراوە هەر ئەویش ڕاستە و لەلایەن پەروەردگاریانەوە ئەوانە خودا چاوپۆشی کردووە لە هەموو گوناهەکانیان چاکەشی ڕواندووە لە دڵ و دەروونیاندا و بۆ چوونیانی ڕێک و پێک کردووە ئەوەش بەهۆی ئەوەوەیە چونکە بەڕاستی ئەوانەی کە بێ باوەڕ بوون شوێنی ناڕاستی کەوتبوون بێگومان ئەوانەشی باوەڕیان هێناوە و مسلمان بوون شوێنی حەق و ڕاستیەک کەوتون کە لەلایەن پەروەردگارەوە هاتووە ئابە و شێوەیە خوددا نمونەی ئەو دوو کۆمەڵە ڕوون دەکاتەوە بۆ خەڵکی تا فریای خۆیان بکەون ئەم فەرمانە بۆ کاتی ڕوبەڕوبوونەوەیە لە گۆڕەپانی جەنگدا جا کاتێک گەیشتن بەوانەی بێ باوەڕ بوون بێنە دەست لێیان و لە گەردنیان بدەن ئەجینا ئەوان ئێوە دەکوژن تا کاتێک کوشتاری زۆریان لێ دەکەن ئینجا کە هێزیان نەما بەدیل بیان گرن بەتوندی باڵ بەستیان بکەن ئەوسا یەکێک لەم دوو کارەیان لەگەڵدا ئەنجام بدەن یان بە پیاوەتی و منەت یاخود بە گۆڕینەوە فیدە ئازادیان بکەن تا شەڕ کۆتایی دێت و ئاسەواری نامێنێت و دژمنان چەک دادەنێن بڕیارەکە ئاوەهایە، ئەگەر خودا بیویستایە خۆی تۆڵەی لێ دەسەندن، بەڵام دەیەوێت بە یەکتر تاقیتان بکاتەوە، ئەوانەشی لە پێناوی خودا شەهید بوون، هەرگیز پاداشتی هەوڵ و کۆششیان بە زایە نادا. ئەوانە ڕێنموویی دەکات بۆ جێگە و ڕێگەی خۆش و دڵ و دەروون و بیر و هۆشیان ئاسوودە دەکات. هەروەها دەیانخاتە ئەو بەهەشتەوە کە بە جۆرەها شێواز بۆی باس کردوون. ئەی ئەو کەسانەی ئیمان و باوەڕتان هێناوە، ئەگەر ئێوە پشتیوانی لە ئایینی خودا بکەن و هەوڵی سەرکەوتنی بدەن، ئەوە خوداش پشتیوانی لە ئێوە دەکات و سەرتان دەخات و پایەدار و جێگیرتان دەکات. ئەوانەشی بێ بڕوا بوون خەجاڵەتی و سەرشۆڕییان بۆ هەیە و کار و کردەوەشیان لە دنیادا بێ ئاکامە و لە قیامەتیشدا مایەپووچن. ئا ئەوە بەهۆی ئەوەوەیە بێگومان ئەوان ڕقیان لە قورئان بۆتەوە و حەزیان لە بەرنامەی خودا نەبووە جا خوداش کار و کردەوەکانی پووچ کردنەوە ئایا ئەوە نەگەڕاون بەسەر زەویدا و سەرنج بدەن تا بزانن سەرنجامی ئەو خەڵکە نالەبارەی پێش ئەمان چۆن بووە خدای بەدەسەڵات ماڵ و حاڵیانی بەسەردا ڕووخاندن جا بۆ هەموو بێباوەڕان سزای ئاوا شتێکی چاوەڕوان کراوە درەنگ یا زوو دووچاریان دەبێت ئەوە بەهۆی ئەوەوەیە چونکە بەڕاستی خوددا پشتگیر و پشتیوانی ئەوانەیە کە ئیمان و باوەڕیان هێناوە بێگومان بێباوەڕانیش هیچ پشتیوانێکیان نییە بەڕاستی ئەوانەی کە باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە خدا دەیانخاتە باخەکانی بەهەشتەوە کە چەندەها ڕووبار بەناویدا دەڕوات ئەوانەشی بێبڕوابوون لەم دنیایەدا ڕادەبوێرن و دەخۆن وەک ئاژەڵ لە ئایندەشدا دۆزەخ جێ و شوێنیانە زۆر شار و شارۆچکەمان لەناو برد لەو شارەی کە تۆیان دەرکرد بەهێزتر بوون هیچ کەسیش نەیتوانی پشتیوانیان بێت ئایا ئەو کەسەی کە لەلایەن پەروەردگاریەوە بەڵگە و نیشانەی ڕوونی پێگەیشتووە و باوەڕی دامەزراوی پێیەتی و لەسەری دەڕوات وەکو ئەو کەسە وایە کە کار و کردەوەی ناشرین و نادروستی لەبەر چاو ڕازێنرابێتەوە ئەو جۆرە کەسانە شوێن و ویست و ئارەزووی ناپوختی خۆیان کەوتون وێنەی و بەهشتەی کە بەڵێن دراوە بدرێت بە خوددا ناس و پارێزکاران ئەمەیە چەندەها ڕووباری لە ئاوی سازگار و تام و نەگۆڕاوی تێدایە هەروەها چەندەها ڕوباری شیر کە تامی تێک نەچووە هەروەها چەندەها ڕوبار لە شەرابی تام خۆش و بۆن خۆش کە لە خواردنەوەی بێزار نابن و لەبەرچاویان ناکەوێت بۆ ئەوانەی دەیخۆنەوە چەندەها ڕوبار لە هەنجوینی پاڵفتە و بێگەرد هەروەها بۆیان هەیە لەو بەهشتەدا لە هەموو جۆرە بەروبووم و میوەیەکی جوان و بەتام و بۆن خۆش هاوکات لەگەڵ لێخۆشببوون و خۆشەویستی پەروەردگاریاندا ئایا ئەو بەختەوەرانە وەکو ئەو کەسانە وان کە لەناو ئاگری دۆزەخدا نەمرن و ئاوی لە کوڵ دەکرێت بە گەرویاندا کە ڕیخۆڵەکانیان پارچە پارچە و توێ توێ دەکات ئەی محەممەد هەندێک لەو بێ باوەڕ و دووڕوانە دێن و گوێت بۆ دەگرن هەتا کاتێک لە قسە و گفتارت بوویتەوە جێت دەهێڵن و بە دوودڵیەوە دەپرسن لە ئیمانداران ئەوە باسی چی دەکرد ئەوە لە چی دەدوا؟ ئەوانە خودا مۆری ناوە بەسەر دڵیاندا و شوێنی ئارەزوو و ویستی نەگونجاوی خۆیان کەوتون ئەوانەشی ڕێبازی هیدایەت و ئیمانداریان گرتۆتە بەر بە گفتاری پێغەمبەر هیدایەت و دینداریان گەشە دەکات و پەرەدەسێنێت خداش شارەزای و پارێزکاری و دڵنیایی زیاتری پێبەخشین ئایا ئەوانە چاوەڕێی چی دەکەن جگەل لە قیامەت کە لە ناکاو یەخەیان پێ بگرێت چونکە بەڕاستی هەندێک لە نیشانەکانی دەرکەوتووە کە یەکێک لەوانە ڕەوانەکردنی دواهەمین پێغەمبەرە جا ئەو کاتە کە بەرپا بێت بیرکردنەوە و ئامۆژگاریان چ سوودێکی دەبێت؟ ئەی ئینسان، دەی کەواتە چاک بزانە و دڵنیابە جگە لە خودا هیچ خودایەکی تر نییە، داوای لێخۆشبوونی گوناه بۆ خۆت و ئیمانداران لە پیاوان و ئافرەتان هەر لەو بکە و دڵنیابە کە خودا دەزانێت لە ڕۆژدا بە چییەوە خەریکن و لە شەویشدا لە کوێ دەحەوێنەوە و ئارام دەگرن یاخود دەزانێت چی دەکەن لە دنیادا و دەرەنجامەکەشی لە قیامەتدا چۆنە هەندێک لە ئیمانداران دەڵێن خۆزگە سورەتێک دەربارەی جەنگ دژی کافران دەهاتە خوارەوە، کەچی کاتێک کە سورەتێک بە ڕوونی دادەبەزێت و باسی جەنگی تێدایە، ئەوە دەبینیت ئەوانەی لە دڵیاندا نەخۆشی باوەڕلاوازی و دووڕوویی هەیە چاویان ئەبڵەق دەبێت، سەیرت دەکەن وەکو کەسێک لەسەر مەرگدا بێهۆشی بەسەردا هاتبێت. جا باشتر وابوو کە گوێ ڕایەڵ بوونایە و قسەی جوان و بەجێیان بکردایە جا کاتێک کار گەیشتە قایمی و جەنگ بەرپا بوو ئەگەر لەگەڵ خودادا ڕاست بوونایە ئەوە چاکتر بوو بۆیان ئایا ئێوە بەتەمان ئەگەر لە غەزا پشت هەڵبکەن یاخود دەسەڵاتتان کەوتە دەست تۆوی ئاژاوە و فەساد و تاوان لە زەویدا بچێن و هەرچی پەیوەندی خزمایەتیش هەیە بیپچڕێنن و لەناوی بەرن؟ ئەو جۆرە کەسانە ئەوانەن کە خودا نەفرینی لێکردوون و کەڕی کردوون و کوێرایی هێناوە بەسەر چاویاندا ڕاستیەکان نابینن. ئایا ئەوە بۆچی ئەوانە وردبینی لە قورئاندا ناکەن و گوێی بۆ ناگرن؟ یا ئەوەیە دڵەکان لە ئاستی ڕاستیدا قوفلدراوە؟ بەڕاستی ئەوانەی پاشگەز بوونەوە و بەرەو دوا گەڕانەوە دوای ئەوەی ڕێگەی هیدایەت و ئیمانیان بۆ دەرکەوتبوو ئەوانە شەیتان بە فێڵ و تەڵەکە تەماداری کردبوون بە هیوای تەمەن درێژی و خۆشگوزەرانیش فریوی دابوون ئەو زاڵبوونی شەیتانە بەهۆی ئەوەوە بوو کە بەڕاستی دووڕوەکان دەیانوت بەوانەی کە داخ لە دڵ بوون بەرامبەر ئەوەی خدا دایبەزاندووە کە قورئانە ئێمە لەمەودوا لە هەندێک هەڵوێستدا بە قسەتان دەکەین خوداش خۆی چاک ئاگادارە لەو نهێنی و پیلانانەی کە دەیشارنەوە ئاخۆ حاڵیان چۆن بێت کە فریشتەکان لە کاتی گیان کێشانیاندا بەدەم و چاو و بەروپشتیاندا دەماڵن ئەو سوکایەتی سەرە مەرگە بۆیە بەسەریان دادێت چونکە ئەوانە شوێنی ئەو شتانە کەوتبوون کە قین و خەشمی خوددا دەبزوێنێت ئەوانە بێزار بوون لە ڕەزامەندی خودا خوداش کار و کردەوەیانی پوچ و بێ ئاکام کرد ئایا ئەوانەی کە دڵیان نەخۆشی دووڕووی تیادایە وایان زانیوە خدا هەرگیز کینە و بغزی دەروونیان ئاشکرا ناکات خۆ ئەگەر بمانویستایە ئەوانەمان پیشان دەدایت ئەو کاتە بەڕواڵەت دەدناسینەوە سوێن بە خودا لە شێواز و ناوەڕۆکی قسە و گفتاریاندا دەیان ناسیتەوە خودا خۆشی ئاگاو زانایە بە کار و کردەوەکانتان. سوێن بە خودا ئێمە دەتانخەینە بەر تاقیکردنەوە تا لە جیهانی واقیعدا تێکۆشەر و خۆگرانتان دەربکەوێت و ئاشکرا ببێت بۆمان، بۆ ئەوەش هەواڵی چالاکی ئێوەمان بێتە دەست. بەڕاستی ئەوانەی کە بێ باوەڕن و ڕێگە لە بڵاوکردنەوەی پەیامی خودا دەگرن و دژایەتی ڕێبازی پێغەمبەر دەکەن دوای ئەوەی ڕێبازی هیدایەت و ڕاستیان بۆ ڕوون بۆتەوە ئەوانە هەرگیز ناتوانن زیان بە خودا و ئاینی خودا بگەێنن خدای گەورەش لە ئایندەیەکی نزیکدا هەموو کار و کردەوە پیلالیان پوو چڵ دەکاتەوە ئەو کەسانەی ئیمان و باوەڕتان هێناوە گوێڕایەڵی فەرمانی خودا و فەرمانی پێغەمبەر بن، کار و کردەوە چاکەکانتان پووچ و بێ نرخ مەکەن بە ڕووپامایی و خۆبەزلزانین و پەشیمان بوونەوە لە خێر و منەتکردن و هەتا دوایی. بەڕاستی ئەوانەی کە بێباوەڕ بوون و بەربەست و کۆسپیان دەخستە بەردەم ڕێبازی خودا، پاشان مردن لە کاتێکدا کە کافر بوون، ئەوە هەرگیز خودا لێیان خۆش نابێت و چاوپۆشییان لێ ناکات. ئێوە سستی مەکەن و داوای ئاشتی پێش وەخت لە دوژمنان مەکەن چونکە هەر ئێوە سەرکەوتوو دەبن دڵنیابن کە خوداش لەگەڵتانە کار و کردەوەتان بەزایەن نادات و لێی کەم ناکاتەوە بەڕاستی ژیانی دنیا تەنها بریتە لە یاری و گەمەیەکی تەمەن کۆتا جا ئەگەر باوەڕ بهێن و پارێزکار بن ئەوە خوددا بە چاچی پاداشتان دەداتەوە خودداش وەنەبێت داوای بەخشینی هەموو سامانتان لێ بکات خۆ ئەگەر خودا داوای بەخشینی هەموو سامانتان لێ بکات و ئەرکێکی گران بخاتە سەرتان ئەوە ڕەزیل و بەرچاو تەنگ دەبن هەموو ڕق و کینەیەکتان دەردەخات ئەوەتە ئێوە بانگ دەکرێن تا بەخشینتان هەبێت لە پێناوی خوددادا کەچی هەتانە ڕەزیل و بەرچاو تەنگە خۆ ئەوەی ڕەزیل و بەرچاو تەنجی هەبێت ئەوە بێگومان هەر ڕەزیلی لە خۆی دەکات و زەرەر لە خۆی دەدات چونکە هەر خوددا خۆی دەوڵەمەند و بێنیازە هەر ئێوەن هەژار و نەدار و کەم دەست و بەنیاز، جا گەر ئێوە پشت هەڵکەن لەم دین و بەرنامەیە، خودا کەسانی چاکتر لە ئێوە دەهێنێتە مەیدان کە بە هیچ شێوەیەک لە ئێوە ناچن و وەک ئێوە نابن.